شەهرەزاد وتی ئەو شەوە بە درەدین تاک و ڕۆژ بۆوە سەراسیمە بوو دەمێک ئەیوت خەون بینوە دواتر ئەیوت نە خەون نەبوو بۆ سبێنێ مامەی سڵاوی لەکرد دوای وەڵامدانەوە لی پرسی تۆ نەبوویت قۆڵبەستت کردم و دووکانەکەت بەسەر شتومەکیدا ڕووخان؟ ویستت خۆیشم بزمار ڕێژ بکەی لەبەرئەوەی برنج بە ڕووبە هەنارەکەم بێ بیبەر بوو؟ وەزیر وتی ئێستا ڕاستیەکان ئاشکرا بوون شاراوەکان دەرکەوتن تۆ برازای منیت ئەمانەم بۆ یەکرد تابزانم بەڕاستی تۆ کچەکەی منت مارە کردووە ئێستا بۆم دەرکەوت کە تۆ شاڵ و کڵاو و تورەکە زێڕەکەی خۆتت ناسیەوە نامەکەش بەدەست و خەتی خۆتە کوڕم، ناڕەواییم بەرامبەرت نەکردووە، چونکە پێشتر تۆم نەبینیبوو، ئەوەش بزانە، لە بەسرەوە دایکتم بۆ هێنابی. ئەمجا باوەشی پیا کرد و دەستی کردە گریان. کە بەدرەدین حەسەن ئەمەی لە مامی بیست، زۆر سەری سوڕما، باوەشی کردەوە بە مامیدا، لە خۆشیدا فرمێسک بە چاوانیدا هاتە خوار. ئەمجا وەزیر وتی، هۆی ئەم هەموو ڕووداوانە بەهۆی دەمەتەقێکی من و باوکتەوە بوو. ئەمجا کەوتە گێڕانەوەی و سەفەرکردنی باوکی بەرەو بەسرا ئەمجا عجیبی بان کرد بەدرەدین کە بینی وتی ئەمە بوو بەردەکەیدا بە نێو چاوانمدا وەزیر وتی ئەمە کوڕی خۆتە ئەم جا بەدرەدین حەسەن باوەشی پێدا کرد و ئەمەی بەسەردا هەڵدا بۆ دابڕانمان فرەدا ماوم جۆگە ئاوێک بوو فرمێسکی چاوم نەزرم کرد هەر کە پێک شاد بووینەوە لە بیر یەکەم خەم و زوو خاوم شەپۆلی شادی وا دای بەسەرما لە جێی پێکەنین ئەمن گریاوم کە لە شعرەکە بۆ دایکی هاتە ژوورە و باوەشی پێدا کرد دەستی کردە گریان، ئەمجا دوای ئەو چی بەسەر هاتبوو بۆی گێڕایەوە، چۆن ئەشکەنجەی کێشاوە، سوپاسی خواشی کرد کە هەموویانی بەیەک شاد کردۆتەوە. دوای دوو ڕۆژ شەمسەدینی وەزیر چووە دەرباری سوڵتان و کوڕنووشی بۆ برد و سڵاوی شاهانەی لێ کرد. سوڵتان بە ڕوویدا پێکەنی و بانگی کردە لای خۆی و هەواڵی سەفەرەکەی لێ پرسی، وەزیریش بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە. ئەمجا سوڵتان پێی وت، سوپاس بۆ خوا، گەیشتیت بە ئاوات. خێزانەکەت گەڕایەوە لات حەزەکەم حەسەنی بەسری برازات ببینم سبینێ خوایەر بێ لەگەڵ خۆت بۆم بێنە ئەم جاوەزیر بەرەو ماڵ بووە کە برازاکەی بینی پێیوت کە سوڵتان بە تاسەی بینینیەوەیە حەسەن بەسری وتی هەمیشە سوڵتان پێ لە ملی هاوڵاتیانە ئەوە بوو لەگەڵ مامیدا چوونە لای سوڵتان جوانترین سلاوی شاهانەی لە سوڵتان کرد ئەویش بە پێکەنەوەتی فەرموداک نیشان ئەمیش چۆ لای مامی خۆی دانیشت سوڵتان پرسی ناو چییە ئەمی ژوتی کۆیلەی دەم بە نزای پایەدار بوونتان حەسەنی بەسری سوڵتان زۆری پێماجێ بوو ویستی لە ئەدەب و زانستیشدا تاقی بکاتەوە پێیوت هیچ دەربارەی تەفسیل حەسەن ئەزانی ئەوی ژووتی بەڵێ بەرەبەیان لە ڕوودا هەیە بریسکەش لە پێستدا، جوانی لە لوتدا، شیرینیش لە چاواندا، پاراویش لە وتاردایە، شۆخیش لە باڵا. بڕوانن چ وەسفێک لاوە. بەو دەمی خونچە و ڕەشی دوو چاوە بەڕێکی قەد و باڵا ناسراوە. وتیان ئەو دەم و لێوە تەنکە، ئەگریجە و برۆ و ئەو زوڵفە خاوە. قەد و باڵاکەی وا ڕێکخستووە مرۆڤ لە ئاستیا سەری سوڕماوە سوڵتان بە وەڵامەکەی دڵخۆش بوو پرسی مەبەست لەم پەندەی وتراوە شەریح لە ڕێوی فێڵباسترە چی بووە ئەوی ژووتی سوڵتان پایەدار بێ ساڵێکیان نەخۆشی تاعون بڵاوە بێتەوە شەریح ناوێک لە ترسێ و نەخۆشی سەری خۆیڵەگرێت لە شاری نەجەف ئەگیرسێتەوە ڕێویەک پێی فێر ببوو لە کاتی نوێشکردنیدا ئەهاتە بەرامبەری و لاسایی ئەکردەوە شەریحیش خەیاڵی لای نوێژەکەی نامە ناچار دوو داری هێنا و ڕاست و چەپی پێکردن و کراسێکی خۆی کردەبەر ئەو دوودارە جەفتە و عەگالەکەشی کردە سەر داهۆڵەکە. لە شوێنی نوێژەکەی خۆی چەقاند. مام ڕێوی وەک جاران هاتەوە بەرامبەری، لەو لاترەوە شەریح بێخەم نوێژەکەی خۆی ئەکرد. ئەم بەسەرهاتە دەماودەم ئەگێڕایەوە تاکوو بووە پەندی پێشینان. ئەمجا وتی، برازاکەت زۆر بە ڕەوشتە و بێ عەیبە لە هەموو وڵاتی میسردا هاوتای نییە. حەسەنی بەسری هەستا و کوڕنووشی بۆ سوڵتان برد، چوو لە تەنیشتیەوە دانیشت. سوڵتانیش فەرمانی دا خەڵاتێکی باشی بکەن حەسەنی بەسری هەستایە و کڕنوشێکی تری بۆ سوڵتان برد و داوای لێکرد ڕێ بەخۆی و مامی بدا تاکو بڕۆن ئێوارە گەشتنەوە ماڵ سفرە ڕاخرا هەرچیەک خوا دابووی خورا ئەمجا چوە ژووری خێزانەکەی و چی ڕوویدا بوو بۆی کێڕایەوە ژنەکەی وتی بێخم بە سوڵتان ئەتکاتە هاونشینی خۆی و دەوڵەمەند دەکات چونکە تۆیش پیاوێکی ڕۆشنبیریت و لە زەوی و دەریادا ناسراوی حەسەنیش کە ئەمەی بێزوتی ئەمەوێت شعرێک بە سوڵتاندا هەڵدەم ژنەکەی وتی کارێکی باشە بیرۆکەکە با پاراو بێ شعرەکە ناسک چاک ئەزانم پەسەندیەکە ئەمجا لە سوچێکی ژوورەکەدا بۆی دانیشت ئەمەی نووسی شکۆمەندێکی وا بە لوتکەوە. ئازا و بەخشندە هەردوو پێکەوە. دادوەرێ جۆرێ گشت گیر بووە. بەسەر زەویدا و ماڵ و مڵکەوە. دەمی بەیانە بە نان بدەیی. جەنگی شەوتارە بە نووتەکەوە. ئەستۆمان بارە بە پیاوەتی ئەو. لەشمان بە کاڵا و جل و بەرگەوە. کە لێ بۆوە بە یەکێک لە خزمەتکارەکانی مامیدا ناردی بۆ سوڵتان سوڵتانیش دایە یەکێک لە نێو کۆڕەکەیدا خوێندرایەوە هەموو پێیان جوان بوو ئەمجا ناردی بە شوێنی بەدرەدین حەسەندا کە بێتە دانیشتنەکانیەوە کە هات سوڵتان پێیوت لێرە بەدوا تۆ هەم نشینی منیت دام مەزراندووی لە دەوڵەت بە موچەی هزار پەنجایی مانگانە بێ لەو پاداشتانەی پێشوو. حەسەنی بەسری هەستا و سێ جاران کڕنوشی بۆ سوڵتان برد نزای پایەداری بۆ کرد ئیدی حەسەنی بەسری ناوبانگی بڵاوبووەوە تاو کاتەی مرد بە بەختیاری لەگەڵ ژنەکەی و مامی و کەس و کاری ژیانی بردەسەر هارو نەڕەشیدیش بەسەراتەکەی هێندە پێ سیر و گرنگ بوو فەرمانی دا بنووسرێتەوە ئەمجا کۆیلەکەی ئازاد کرد فەرمانیشی دا موچەی مانگانە بۆ کوڕەکەی دابین بکرێت خۆم بە سەراتا عەجایب تر نیە لە چیرۆکی بەرگ درو قەمور و جولەکە و شایەتە نەسرانیەکە کەچیان بەسەر هاتووە پاشا وتی بەسەرهاتی ئەوان چۆن بووە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو چیرۆکی بەرگ درو قەمور و جولەکە و نەسرانیەکە. شەهرەزاد وتی ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار ئەگەرنەوە لە زەمانی زوودا لە سەردەمی پێشودا لە وڵاتی چین پیاوێکی پەنجە نەرم و کراوە هەبوو ئارەزووی لە ئاواز و گۆرانی و یاریکردن بووە جاروبارە ماڵ و مناڵی ئەبردە باخی گشتی ناو شار ڕۆژێکیان کە تاکو یاوارە لە سەیران بوو درەنگانێ گەڕانەوە لە سرە ڕێگەیاندا قەمورێکی پشتکوڕیان بینی کە هەر بەبینینی مرۆڤ پێکەنینی ئەهات و خەمی لە دڵ ئەڕەواندەوە بەرگ درۆژنەکەی چوونە سەیری ئەمجا داوایان لێکرد ئەم شەو میوانیان بێ ئەویش قسەی نەشکاندن و شوێنیان کەوت ئێوارێکی درەنگ بوو بەرەودروو چووە بازاڕەکە و ماسیەکی برژاو و نان و لیمۆی کڕی کە گەشتنەوە ماڵ ژنی بەرەکدرو و ماسیەکەی خستە بەردەمیان و دەستیان کرد بە خواردنی ژنی بەرەکدرو و پارویەکی بۆ قەمور گرت و بە زۆر کردی بەدەمی داوتی نابێت بیجویت و یەکسەر قوتی بدا چونکە سوێندم خواردووە گۆژماسیەکە ئێسکی گەورەی تێدا بوو لە قوڕگی قەمۆرگیرا و دەم و دەست بەلادا هات و کەوت لەسەر خۆڵەمێش کە دائەنیشم دوای کەمێ بۆ خۆم گڕبەرە بێ لێم مێردەکەی پێیوت چی بکەم ژنەکەی وتی هەستە و هەردوو دەستت بخە ژێری و منیش ئەو کۆڵوانەی ئەوریشمی پێدادەم هەر بەم شەوە پێش دەکەوم و تۆ بەدوامدا کە پرسیان بڵێ ئەوە کوڕەکەمە ئەویش دایکێتی ئەی بینە لای پزیشک کە بەرگ درو ئەمی بیست هەستا و دوو دەستی خستە ژێری قەمورەوە و ژنەکەی بەدوای دا بەدەم ڕێوە ژنەکەی ئەیوت خوا بتپارێزێ کوڕم کوێت دێشێ ئەم ئاوڵەیە کۆلی لێ نەدایت هەر کەس بیبینینە وایە بینی کە کوڕەکەیان نەخۆشە هەر ڕۆشت و پرسیاریان کرد تاکو ماڵی پزیشکێکی جوولەکان پیشاندان لە دەرگاندا کەنیزەکێک دەرگای کردەوە پیاوێکی بینی مناڵێکی نەخۆشی پێە ژنەکەشی بدواوەیە کەنیزەکە کەوتی چیتانەوێ ژنە بەرگ درەوتی مناڵێکمان پێمانەوێت پزیشک بیبینێ ئەوەش چارەکە دینارێک بۆ پزیشک بابێتە خوارە و نەخۆشەکەم ببینێ کە کەنیزەکە بە پلیکارەکاندا سەرکەوت، ژنە وتی، لاشەی قەمور دابنێ با ڕابکەینە دەرەوە و ڕزگارمان بێ. ئەویش قەمورەی بە دیواردا هەڵپەسارد، تێیان تەقاند. کەنیزەکەیش چووە نهۆمی سەرەوە بە پزیشکی وت، ژن و مێردێک لە دەرگادان. مناڵێکی لاوازیان پێیە. ئەم چارەکە دینارەیان بۆ ناردوویت تا نەخۆشیەکەیان ببینی و دەرمانیان بۆ دیاری بکەیت. جولەکەیش کە پارەکەی وەرگرت لە خۆشی دا خێرا هەستا و هاتە خوار نەخۆشەکە ببینێ چونکە تاریک بوو کە هاتە خوار لە خەمور هەڵکەوت سەیری کرد مردووە ئەم جاوتی بۆ خاتری عزیز موسا و دەوشەکە هاوار بۆ هارون و یوشع کوڕی نون لەوە چێ بەوەی لی هەڵکەوتە مردبێت آخر من چۆن ئەم کوشداوە لە ماڵەکەم ببمە دەرەوە قەمورەی بردە سەرەوە پیشانی ژنەکەیدا ئەوی ژووتی بۆ دەسەوەسان دانیشتووی خۆ ڕۆژمان لێ ببێتەوە هەموومان تیاچین ئێمەش ئەچینە سەربان و فڕێی ئەدەینە ماڵی دراوسێ مسلمانەکەمانەوە دراوسەکان پیاوێکی ناسراو بوو چونکە چاودێری چێشخانی ماڵی سووتان بوو لەبەرەوەی ناوە ناوە دووگ و چوری ئەهێنایە بۆ ماڵ خانووکان سەگ و پشیلەی زۆر بوو کە ماڵەکە چۆڵە بوو لە سەربانەوە سەگیش ئەچوە حوشە و لەو دوو گۆڕۆنەیە خوارد پزیشک و ژنەکەی دابەزینە حەوشەکەەوە و چوار پەلی قەمورەیان گرتبوو لە بن دیواری حەوشەدا پاڵیان پێدایەوە و بەپەلە جیان هێشت هەر ئەو شەوە هێندەی پێنەچوو شاهدی خاون ماڵ گەڕایەوە دوای کەمێک مۆمێکی داگی ساند و سەرکەوت بۆ باڵەخانەکە ڕوانی ئەوە مرۆڤێکە پاڵی بە دیوارەکەەوە داوە ئەویژوتی ئەو کەوابوو ئەو شتانەی دیارنامێنن مرۆڤ ئەی دزێت ئەمجا ڕووی کردە قەمورە وتی ئەو گۆشت و دوگانە تۆ ئەیبیت لە منیش وایە سەگ و پشیلە ئەیدزێ منیش هەموو سەگ و پشیلەی گەڕەکم کوشتووە تاوانیان لە ملی منە و تۆیش ئاوا بێدەنگ دێتە خوارەوە دەستی دایە کوتەکێک و دای بەسەر سنگی قەمورەدا و خستی کە هەڵی گرتەوە مردبوو زۆر ترساوتی ئەمجا بەلای دوکانێکدا هەڵی پەسارد و بۆی دەرچوو نەسرانیەکی دەڵاڵی سوڵتان بە سەرخۆشی بەوێدا ڕۆشت ئەگەڕا بۆ پەنایەک میزی لەکە تا گەیشتە لای قەمور دەستی کردە میزکردن بێ ئەوەی قەمور ببینێت لایەکی کردەوە کەسێکی بینی پاڵی بە دیوارەکەەوەدا و سەیری ئەمەکە هێندە سەرخۆش بوو ئاگای لەوە نەبوو هەر زووتر یاسماغ و عگالەکەی سەریان لێدزی بوو وای زانی قەنور ئەوێ یاسماخەکەی سەری بفرێنێ بۆیە کەوتە سەر ئەژنۆکانی و کەوتە مشتە کۆڵ لێدانی پاسەوانی شەو هات و پرسی ئەم بۆ لێدەی نەسرانەکەوتی ئەمە ئەوێ یاسماخەکەی سرم لێ بفرێنێ پاسەوانەکەوتی وازی لێبێنە ئەم جا لێی چوە پێش دەماری قەمورەکەی گرت تا بزانێ دڵی لێدا سەیری کرد مردووە ئەمجا پاسەوانی شەو پرسی وای لێ هات نەسرانیەک مسلمانێک بکوژێ نەسرانیەکەی قۆڵبەس کرد و بردیە لای والی نەسرانیەکەش لەبەر خۆی وتی هاوار ئەی مەسیح ئەی مریەمی پاکیزە چۆن ئەمەم بە یەک مشتە کۆڵە کوشت نەسرانی و قەمۆری کوژرا و تاک و بەیانی لە ماڵی والیمانەوە بۆ سبێنێ فەرمانیدا بانگدەری شار بانگ بکە کە نەسرانی لە سێدارە درێ سێدارە ئامادەکرا بانگدەر بانگی لە سێدارەدانی بۆ خەڵکەکە وتەوە ئەمجا کوژەر هەڵەفەی پەتی خستە ملی نەسرانی لەوە دابوو کورسی ژێر پێی بکێشنەوە بینەرێک کە ئەمەی بینی دڕی بە خەڵکەکەدا و بەرەو سێدارەکە بۆ هاواری کرد مەکەن من ئەم قەمورم کوشتووە والی لی پرسی بۆچی کوشتت ئەوی ژووتی ئێوارە کە گەڕامەوە بە ماڵدا گەڕام سەیرم کرد ئەم قەمورە لە هەورەبانەکەمانەوە هاتوتە ناو ماڵم تاکو دزیم لێکا منیش کوتەکێکمدا بەسەر سنگی داومرد ئیدی لاشەکەیمدا بە شانمدا و کەوتمەڕێ تاکو گەیاندمە بازار و لە فلان شوێندا دامنا ئەمجا هاواری کرد هێندەم بەسە کە ئەم مسلمانم کوشتووە با خوێنی ئەم نەسرانێش نێتەملم والی فەرمانی دا ملی نەسرانیەکە لە هەڵەفەی سێدارەکە دەربێن و بیکەنە ملی ئەم ئەمجا لە ملی ئەمیان کرد ویستیان بیخنکێنن پزیشکە جوولەکەکە دڕی بە خەڵکەکەدا هاواری کرد نەکەن کەس نەیکوشتووە من نەبێ ئێوارە لە ماڵی خۆم بووم ژن و مێردێک هاتن و ئەم قەموریان پێبوو چارەکە دینارێکیان دابوو بە کەنیزەکەکەم ئەویش پارەکەی بۆ من هێنا تاکو هاتی نەخوارەوە ئەم قەموریان لە ژوورەکەدا هەڵپەسارد بوو شەو بوو ماڵ تاریک بوو کە هاتمە ژوورەکەەوە لی هەڵکەوتم قەمور کەوت و مرد چار ناچار خۆم و ژنەکەم هەڵمان گرت ئەم بینەرەش دراوسێمانە کە ماڵەکەیمان بە چۆڵی بینی بردمانە هەورە بانەکەەوە دامان نا دیارە کامیش قەمورەی بینیوە بەدزی تێگەشتووە بۆیە قوتەکێکی پیادا ماڵیوە قەمورەش کەوتووە دراوسێکەشمان پێیوا بوو کە ئەو کوشتێتی ئاخۆ هێندەم پێکەمە کە ئەم قەمورەم کوشتووە وا خەریکن خوێنی ئەم دراوسێشم ئەکەنە من کەوالی ئەم دانپیانانەی بیست فەرمانی دا و بینەرە بەر بدەن و ئەم جولەکە پزیشکە لە بری ئەو لە سێدارە بدەن، هەر هێندەیان زانی بەرەک درۆێک دڕی بە خەڵکەکە دا و بەرەو سێدارەکە بۆوە. ئەمجا بە دەنگ گەورەی بانگدەری وت، مەکەن! بێ لە خۆم کەسی دی ئەو قەموورەی نەکوشتووە. ئەو ڕۆژە لە گەڵ خێزانم دا لە سەیران بووین، ئێوارە بە ناو بازاڕەکە دا گەڕاینەوە، شتم کڕی، ئەمجا چار ناچار قەمورەم بە باوەشەوە گرت و ژنەکەم لە پێشمەوە ڕۆشتین تا گەشتینە بەر دەرگای ماڵی ئەم پزیشکە جوولەکەیە لە دەرگاماندا کەنیزەکەکەی بردی نیە چاوەڕێمان نەکرد تاکوم پزیشکە بێ کاکی جوولەکەوانە بوو وتی بەڵێ وا بوو ئەم جا بەوالی وت کەوا بوو ئەو ئازاد بکە من لە سێدارە بدا والی کەمەی بیست کەمێ ڕامە ئەم جاوتی پێویستە ئەمە بۆ مێژوو بنووسێتەوە ئەمجا فەرمانی دا بە کوژەری دەنگەورە جولەکەکە ئازاد بکات و بەرگ دروەکە لە شوێنی ئەو لەسێدارە بدەن بە پشتبەستن بە دانپیانانی خۆی کوژەر ئەوی ئازاد کرد و ئەمی خستە شوێن تووڕە بووتی ماندویان کردین ئەم بێنە و ئەو ئازاد کە دواجاریش کەس لە سێدارە نەدراوە ئەمجا پەتی سێدارەی کردە ملی بەرگ درۆکە ئەمە حاڵی ئەمان بوو ئەم قەمورەش مای ڕابواردن و پێکەنینی سوڵتان بوو تاکو مابوو سوڵتان هێندەی پێمەجی بوو بێ ئەو هەڵی ناکرد ئەو ڕۆژە بە سەرخۆشی سوڵتان بەجێ دێڵێ ڕۆژ یەکەم و دوم و تاکو و نیوەڕۆی سێم دیار نابێ هەواڵیە پرسێ پێڵێن قەمور کوژرا و والی دانیشتوانی شاری بان کردووە کە کوژەرەکەی لە سێدارەدا هێندەی پێناچێ یەکێکی دی دێت و دانی پیانێ کە ئەو کوشتێتی والیش ئەوەی پێشوو ئازا دەکات و ئەم ئەخاتە شوێنی بۆ لە سێدارەدان کە سلتان ئەمەی بیست توڕەبوو نردی بە شوێن والیدا لەگەڵەوانەی ئامادەی سێدارە کراون کە پۆلیسی دەرباری سلتان گەشتە شوێنی لە سێدارەدانەکە خەریکی ئەوە بوون فەرمانەکە جێبەجێ بکەن پۆلیسەکانی دەربار هاواریان کرد کە نەکەن ئەمجا قەموریان بە چوار دەست هەڵگرت و بەرگ درو و جولەکەکە و نەسرانی و بینەریاندایە پێش خۆیان بەرەو لای سوڵتان کەوالی گەشتە بەردەستی سوڵتان کڕنوشی بۆ برد و سرهاتی هەمویانی بۆ جێڕایەوە کە سوڵتان ئەم بەسەرهاتانەی بیست زۆری پێسیر بوو فەرمانی دا کە بە ئاوی ئاڵتون بنووسێتەوە بۆ مێژوو ئەمجا ڕووی کردە پیاوانی دەوڵەت و خەڵکەکە و پرسی